بەرنمەکانمان بریتین لە هەواڵی ڕەوەندی کوردی لە هۆڵندا دیدار و گفتوگۆی ڕاستەوخۆ لەگەڵ ڕێپۆرتاجی سەرنج ڕاکێش لەسەر باری کۆمەڵایەتی فەرهەنگ و گەنجان. ئەو گوڵی بەدەستی خۆم وەران بۆ ئەوینی شەخێکی تر تۆراننی دێکەنگی هی جۆگرانی خۆشویست و ئازیز لە هەر شوێنەکن سڵاوی ڕادیۆی کوردۆناتیان لێبێ ئەم شەو پەخشی بەرنمەکانمان دەست پێکاتەوە بە پرۆگرامێکی تازەوە هاتونێتە لای بەڕێستان ئەم جارەیان پرۆگرامەکەمان دەڕوات لەسەر ڕۆڵی ڕێکخراوەکانی خوێندکاران و گەنجان یان قوتابیان و لاوان لە هۆڵندا و چۆن ئەم ڕێکخراوانە توانیویانە یان چۆن هەوڵیان داوە خزمەت بە گەنج بگەێنن لە تاراوگە بە شێوەیەکی گشتی و لە هۆڵەندا بە تایبەتی؟ بۆ ئەم مەبەستە هەر کەس، هەر یەک لە بەڕێزان کاک دیندار کۆچەر، بەرپرسی ڕێکخراوی یەکێتی قوتابیان و لاوانی کورد لە هۆڵەندا و کارمەند لە ستۆدیۆی ئورووپای کوردسات و ڕۆژنامەنووس لێرەیە، بەخێر بێی کاک. کوردستان تیڤی. کوردستان کوردستان تیڤی، ببوورە کاک دیندار، بەخێر بێیت. سوپاس. کاک دیاری کاوس، خوێندکاری ماستەر لە بواری دەرمانسازی و بەرپرسی پێشووی ڕێکخراوی خوێندەڤانانی کورد لە هۆڵەندا، KSVN، کە ڕێکخراوێکی سەربەخۆیە، کاک دیاری بەخێر بێیت. زۆر سوپاس. کاک هەڵوێست ڕەشید، خوێندکاری کۆلێژی بیناسازی و یەکێک لە دامەزرێنەرانی ماڵپەڕی ئازادی پنتنێڵ و خاوەنی یەکەم ماڵپەڕی هەواڵی کوردی بە زمانی هۆڵەندی، هەڵوێست پنتنێڵ، و کاک هەڵوێست خۆشی ڕۆژنامەنووسە کاک هەڵوێست بەخێر بێی زۆر سپاس سەرەتا بەخراتی هەموو میوانەکانەکەم بە ناوی کوردۆنیا و بە ناوی خۆمەوە بەخێر بن و زۆر سپاسانەکەین کە عزێتان کێشا لەم بەرنمەیە ئامادە بوون زۆر سپاسانەکەین بەخێر بن ئەچینە ناو بەرنمەکەەوە حەزەکەم لە ڕێی لە لای کاگیندار و دەست پێ بکەم کاگیندار بەڕێستان بەرپرسی یەکێتی قوتابیان و لاوانی پارچەک ژە یەکەتیە قوتابی و لاوێن کوردستانە کول هەژدەی شوباتێ ساڵە هەزار و نە سەد و پێنج و سێ لە ژێر سەرکردایەتیە رێبەرێنە کو رێبەرێ نەمر بارزانی مستەفا هاتیە دامازراندن لە کوردستانێ و هەروەها ژی کل ساڵە دو هەزار و دوێ مە چەند قوتابیێن کورد لە وەڵاتێ هۆلەندا گەل گەنجێن کورد مە پێویست زانی کو ئەم رێکخراوەکێ ژ بۆ گەنجن کورد لە وەڵاتی هۆلەندا بدامەزرینن ژ بەر کو گەلە گەلەک پێویستە گەنجی مەل هۆلەندا لە سەر رێیا باش بمینت و هەر وەها ئاگەدار بت لە سەر زمانێ خوە لە سەر هەر تشتەکی کو کورداڤە گرێدای بت لە هەمی جیهانێ بە تایبەتی لە وەڵاتی هۆلەندا ژ بەر هندێ ژمە پێویست دیت کو ئەم ڕێکخراوەکی بدامەزرینن داکو گەنجن کورد نێزیکی ئێک ببن و ئەڤە هەشت ساڵە ئەم کار دکن کو دڤان هەشت ساڵا داژیک ئەگەر مەشیا بد ئەم پچەکی خزمەتا قوتابی و لاێ خوە بکن لە وەڵاتێ هۆلاندا گەلەک جارا خزمەتا ماڵباتێ توان ژە هاتیە کیرنێ و ئەم وێ خزمەتا خو سەربلندن. زۆر سپاس کاک دیندار ئێمە لای کاک دیاری کاک دیاری ئەی جەنابەت پێشتر بەرپرسی ڕێکخراوی کاسم بوویت یان ڕێکخراوی خوێندەڤانانی کوردگو خۆتان زۆر حەزەکەن بە خوێندەڤانان ناوتان ببرێت ئەگەر بکرێت کورتەیەک لە باسێک لە شێوازی ڕێکخراوەکەتان لە هیکلی ڕێکخراوەکەتان چۆن دامەزراوە کەی دامەزراوە و کار و چالاکەکانی ئێوەتی بووە زۆر سپاستەکەم منیش پێم خۆشە بە خێرایی پیرۆزبایەکی گەرم لە کارمەندانی کوردۆنیا بکەم، دەستکەوتێکی گەورەیە بۆ ڕەوەندی کورد لە هۆڵەندا کە بووین بە خاوەنی ڕادیۆیەکی کوردی. سەبارەت بە پرسیارەکەت، KSVN یاخود ڕێکخراوی خوێندەڤانانی کورد لە هۆڵەندا لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و سێ دامەزراوە، لە شوباتی هەزار و نۆ سەد و نەوەد و سێ KSVN دوای، کۆمەڵێک ڕاوێژ، کۆمەڵێک گفتوگۆ، ڕاگۆڕینەوە لە نێوان کۆمەڵێک خوێندەڤانانی ئەو کاتەی کە لە نەوەت سەرەتای نەوەتەکانە لە هۆڵەندا بوون، بە پێویستیان زانی کۆمەڵێک گەنجی کورد بە پێویستیان زانی کە ڕێکخراوێکی چوار پارچەیی خوێندەڤانی بۆ کوردەکانی هۆڵەندا دابمەزرێنن. دەستەی بەڕێوبەران و دامەزرێنەرانی ئەو کاتە لە چوار پێنج کەس لە نزیکەی پێنج کەسە بوون ئەساش بەشێکیان ئەندامی شانازی کاسفێنن ئەندامی فەخری کاسفێنن دامەزراوە بۆ ئەوەی کە هێزی خوێندەوانی خوێن هێزی خوێندەوانەکان ناو زانکۆ پەیمانگاکانی هۆڵندا یەک بخە هەروەها دوور لە سیاست دوور لە سیاستی حزبەکان بە شێوەیەکی سەربەخۆیانە خەبات بکەن، چونکە لە ڕابردووە سەلمێنرابوو کە ئەوانەی کە سەر بە حزبەکانەوە گرێدراون کۆتایەکەی بە دووبەرەکی ئەشکێتەوە، لەبەرئەوەی هەر لەیەکێ لە دامەزرێنەرەکان لە پارچەیەکی کوردستانەوە هاتبوو سوێندی ئەوەیان خواردبوو کە تەنیا بۆ کوردایەتی ئیش بکەن نەک بۆ حزبێکی دیاریکراو بەڵێ. زۆر سپاس کاک دیاری هەڵبەتە تا ئێستا و ڕێکخراوە بەردەوامە لە کار و چالاکیەکانی خۆی وابزانم لە ئەمستردامیشە پێگەیەگیان یان بارگایەکی هەیە بەڵێ ئەمە بارگاکەمان یا خودت پێکەکەمان لە ناو زانکۆی ئەمستردامە هەرچەند من خۆم حەزەکەم بۆ یۆگرانی ڕوون بکەمەوە کە من لە هاوینی 2010ەوە تاکو مانگی دووی ئەمساڵ، شوباتی دوو هەزار و نۆ، بەرپرسی ڕێکخراوەکە بووم، کە ئێستام لێرە دانیشتووم قسەئەکەم بۆ گوێگران و بۆ جەنابتان بە ناوی دەستەی بەڕێوەبەرایەتی قسە ناکەم، بەڵکو وەکو یەکێک ئەندامێکی پێشوو. بەڵێ. بەڵێ زۆر سوپاس کاک دیار. دەچمە لای بەڕێز کاک هەڵوێست. کاک هەڵوێست هەڵبەتە ڕۆژنامەنووسە و یەکێکە لە دامەزرێنەرانی سایتی بەناوبانگ ئازادی و پێش ئەوەش خۆی خاوەنی ماڵپەڕی هەڵوێست بوو. کاک هەڵوێست جەنابیشت تا ڕاددەیەک کەم یان زۆر ماڵپەڕەکەتان قاوغێکی ڕێکخراوەی گرتبوو چکە ئەوەنی من بزانم دەستی بەڕێوبەری هەیە بەرپرسی هەبووە هەچەنە جەنابەت پێویستە ئاماژە بۆ بدرێت کاک هەڵوێست لێرە نە بە ناوی ئازادیەوە قسە ئەکات نە بە بە ناوی هیچ ماڵپەڕشی ترەوە بەڵام وەکو کەسێکی چالاک لە بواری ڕۆژنامە نووسە هێناومانە حەزەکەم باسێکی ئەگەر بکرێت باسێکی پێکاتەی ئەو کاتەی ماڵپەڕەکە بکەن ئایا چۆن پێکات بوو لە چەند کەس پێکات بوو کار و چارەجەکانتان چی بوو بەڵێ زۆر سپاس پێشەکی منیش بە پێویستی ئەزانم پیرۆزبایەکی گەرمتان لێ بکەم بە دامەزراندنی ڕادوی کوردنیا هیوادارم ببێت خزمەتێکی گەورەی گەنجان و دانیشتوانی کورد لە هۆڵندا هیوای سەرکەوتتان بۆخوازم بەڕاستی ماڵپەڕی ئازادی لە ساڵی دوو هەزار و پێنج دامەمەزراند، پێشەکی وەکو خۆت جەنابت پێشنیارت کرد کە ئێمە ماڵپەڕێکی کەمان هەبوو بە ناوی هەڵوێست پینتنێڵۆ من لە ساڵی 2004 من دامەزران و بەڕاستی و کاتە بە پێویستمان زانی چونکە ئاژانسێکی هەواڵ یاخود ئاژانسێکی زانیاریمان نەبوو لە هۆڵندا بە با بڵێین هەواڵ و دوا ڕووداوەکانی کوردستان و ئەکتیڤیتەتەکانی گەنجان و دانیشتوانی کورد لە هۆڵندا بخاتە بخاتە ڕووی خەڵک باڵێ کاک هەڵێست بۆ برەخسەکان پێ بڕم حەزەکەم پرسیار لێ بکەم ئازادی بابێ مسەر ئازادی دووبارەیەکم بۆ بناوی ئازادی و جناب قسە ناکەی بەڵام یەکێک بوویت لە دامەزرێنەرانی یەکێ بووی لەو کەسانی کە پەرت بێدا زۆر چالاک بوویت یایدا ئایا لەو بڕواایدا نیت ئازادی خەڵکێکی ئەمەە زۆری لە کۆبووە شێوەی ڕێکخراوێکی گرتبوو وای ڕاستە ئێمە کە 2005 سایتەکەمان دامەزران بەڕاستی چەند ئامانجێکمان هەبوو بەڕاستی ویسمان ببێ بە دەنگێکی تایبەتی گەنجان لە هۆڵندا و بەو شێوەیەش با بڵێن ئۆگانێکی تایبەتیمان بۆ دانا بە پێویستمان زانی ڕێکخراوەکە وا دانین کە بەرپرسی هەبێت، سەرنووسەری هەبێت و پێشەوەش دوایەوەش با بڵێن ئەندامی هەبێت، بۆیە ئەو خوێنەرانە و ئەو کەسانی کە ماڵپەڕەکەمان ئەبینن بۆیە بتوانن بە شێوەیەکی ئەکتیڤ بەشدار بن لە پرۆسەی بردنی هەواڵەکان. بەڵێ واتە سیستەمێکتان بەکارهێنا بۆ ئەوەی کە ئەو کەسانەی کە بەشدارە بن، دەبێت ناوی خۆیان تۆمار بکەن چەند ئەندامتان هەبوو کە تا دوا ئامار جەنابت ئاگات لێبێ بۆ ئامارانی کە خۆم هەمە زیاد لە 500 تا بەڵین تا 600 ئەندامان هەیە ئێستا و ئەندامەکانیش بەڕاستی زۆربیان گەنجان و کەسانی کە وەک تەنانەت هۆڵندیش بەڵێ ناژیارن تیا بەڵێ زۆر زۆر سپاس ئێمە لای جەنابت کاک دیندار حەزەکەم پرسیارێک گەر بکرێت فەرمو جەنابتان لە حاڵی حاضردا ڕێکخراوەکەتان چەند ئەندامی چەند ئەندامی گەنج و چەند ئەندامی خوێندکار کار و چالاکیەکانی ڕێکخراوەکە ئێوە زیاتر لە خۆیان لە چیا خۆی دەبینێتەوە ئایا تەنها ئاهەنگگەڕانە یان کۆڕ و سمینار و زۆر چالاکی ترکە لێرە ڕێکخراوەکانی خوێندکاران و گەنجان لێرە بێت ئایا ئێوە تا چ ڕادێک ئەو ئەو ڕێکخراوە نەسا ئەو ئەو چالاکیانە ساز دەکەن و کوڕێکخراوێک زیاتر وەکیم گۆتی بو خزمەت کرنا گەنج کورد و قوتابی لاوین کورد دەل وەڵاتەی هۆلەندا کورسد کادریەت مەیت ئامادە کرین کو شێوەی ڕێڤەبرنا ڕێکخراوی بکن وەکو دبێژن ئینفۆرماسی بە ئێن کۆمستۆکی پۆڵەندی دبێژن پێ زانیاری گشتی خەلک بێت ئاگادار کردنێ نە تەنیا بۆ ئەندامێن مە لێ بۆ بۆ هەر کەسێکی کورد بڕاستی دەرگەهێ کۆمەلامە ڤەکیری بوو بوو هەمی کوردێکی هەر کەسی خۆ کورد نیاست و دۆستی کوردا بت ڤەکیری بوو پشتی هینگێژکمە خواستیە و ئەم پشتگیریا پرۆسسا سیاسیە کوردستانی بکن یا حال حازر و یا رابردووی دە بە سازدانا خوپیشاندانا بەشداری کرن خوپیشاندانا دە هێرشێن دوژمنی وەکیل سەر کوردستانی هەبوون و بە گشتی بۆ بۆ خزمەت کردن بۆ زمانی کوردی بۆ بۆ بۆ زاڕ و منداڵێت کورد لە وەڵاتی هۆلەندا و زمانی خۆ باش بزانن و هەروەهامە بیرۆ بۆ چون ئازاد بین هەر دەمل دەفمە و خزمەتکردنا ڕاگەهاندنا کوردی ژ بەرک و مە گەلە گەلەک بگرنگ ددیت. بەڵێ باسی باسی یەک هینت کرد حەزەکەم ئێستا مۆ لای جەنابت ڕووی دەم مەکەمە لای کاک دیاری بەلێ. کاک دیندار فەرمووی ڕێکخراوەکەمان پشتگیری پرۆسەی سیاسی کردووە لە کوردستانە بە شێوەیەکی گشتی جەنابیشت لە کاتی پێناسەکردنی ڕێکخراوەکەتان ڕێکخراوی کاسفN باسی ئەوت کردوتە ئێمە ئەمانەوێت سربەخۆ دوور لە سیاستی حزبایەتی ڕێکخراوەکەمان بردو بەڕێوە تا ئێستا هێشتومانەتەوە لێرە لێرە بۆچوونی جەنابت و ئەو دژ بەیەکە بێت تا ڕادەیەک ئەم لێرەوە پشتگیری پرۆسەی سیاسی کوردستان ئەکات جەنابت پێت ئەتەوێت هەتا بکرێت لی دووربی هۆکاری ئەمە چیە و ئایا سوودی لێدی وەکو ڕێکخراویان زەرەر لێ کرد وەکو وەکو ڕەوەندی کوردی لێرە سوودی هەبوو کە دوور لە سیاستی ئەوێ بدیان حەزەکەم جەنابت بۆم شەرحکەی زۆر ئاساییە زۆر سپاس بۆ پرسیارەکە و ئەوەی ڕاستی بێ کاسفێن بڕوای بەوە نییە کە بەشێک بێ لە حزبێک یاخود حزبەکان خۆی تێکەڵاو بکات لەگەڵ سیاسەتی حزبەکانی کوردستانە لەناو هۆڵەندایە، چونکە پێمان وایە ئەو حزبە کوردەکان جێگەیان و پێگەیان لەناو کوردستانایە و خەباتیان لەوێ کردووە و پێویستە لەوێش درێژەی پێ بەن لەبەر ئەوەی ڕەوەندی کوردی ڕەوەندێکی چوار پارچەییە بە لایەنی کەمەوە کوردەکانی ڕۆژهەڵات، ڕۆژاوا، باکوور، باشوور زۆر زەحمەتە لە پارتێک و حزبێکا کۆیان بکەیتەوە لەبەر ئەوە ئێمە ئامادەبووانیش و ئەوانەی کە لێرەش ئامادە نین ئەوەش پێویستە بگوترێت، بەڵام کاک ئەسفێن لەوێیا کاتی ساڵی پار کە تورکیا هێڕشی بردە سەر باشووری کوردستان کاک ئەسفێنیش لەگەڵ چواردە ڕێکخراوی تری ناو هۆڵەندایە دەست لە ناو دەستی یەک خۆپیشاندانێکی چەند هەزار کەسی لە دەنهاخ لە پایتەختی سیاسی هۆڵەندا بەسەژەوێکی سەرکەوتوانە بەڕێوە برا بێگومان دەوری ڕێکخراوەکانی تر ئێستا زۆرن چوارە ناتوانین ناوی بێنین لایەنێکی تر کۆڕ و کۆبونەوەکانمان کە وە بۆ نمونە سەرۆکی گروپی قەیرانی نێودەوڵەتی یۆست هیڵترمان ئەوە کە ڕاپۆرتی دژ بە کەرکوک نوسی هەر یەکەم ڕێکخراو لە ناو ئەورو لە ناو ئەوروپایە کە بانگێشتی ئەو کابرایەی کرد یۆست هیڵترمان ئەو کایەس فێم بوو ئەوە یەکێک بوو لە بەڵێ بەڵێ بەڵێ کاک ببورە قسە کاک کاک هەڵوێست هەر سەربار- سەبارەت بە بە ڕۆڵی ڕۆڵی پارتە سیاسەکان لە لە لە یان دەستێوەردانیان ئە، دوو بۆچوونی زۆر جیاواز دیارە لێرە دوو بۆچوونی زۆر جیاواز دەبینین ڕێکخراوێکمان هەیە کە دەیەوێت خزمەت بکات بە کوردستان بەڵام دوور لە سیاسەتی حزب ئەوە ڕێکخراوێکی تریشمان هەیە دەیەوێت خزمەت بە هەمان پرۆسە بکا بەڵام لە ڕێگای حزبەوە واتە هەردووکیان ئەکرێ لێرا بڵێن ئامانجەکانیان یەکە بەڵام بە دوو ڕێگای جیاواز لێرە حەزەکەم بیری بیری گۆبیستانی بەڕێز بێنمەوە ئێمە بۆ ئەم بەرنمەیە بەڕێزانی بەرپرسانی ناوەندی ڕێکخراوە دیموکراتەکانی سەر بێچێتی نیشتمانی کوردستان ناوەندی دەرەوەمان بانگێش کردبوو بەڵام بەداخەوە لە بەرهەرهۆیە بێ نیانتوانی بەشدار بن حەزمانەکردوانش دەرا ئامادە بوونایە و دید و بۆچونی خۆیان بخسیاتە ڕوو دێم و لای بەڕێزت کاک کاک هەڵێز جەناب وەکو ڕۆژنامەنووسێک وەکو ڕۆژنامەنووسێک کە کە کە سەربەخۆی خۆتە تا ئێسا کەمیان زۆر پاراستەوەیان لای خۆتە وەکو ڕۆژنامە نووسێک لە بینی ئەم دوو بەرداشەدا لایەنێک دەیەوێت خۆی خزمەت بکە لایەنیش کە دەیەوێت لە ڕێی حزبەوە بیکە وەکو ڕۆژنامە نووسێ مە چۆن دەبین یان چۆن مامەڵەتان لەگەڵا کرد تا ئێستا لە ڕێگەی سایتەکەتانەوە بەڵێ پێشەکی باسی ماڵپەری ئازادی بکەین یاخود کاری ڕۆژنامەنووسی خۆم من ئەو کاتە دەسم کرد بە کاری ڕۆژنامەنووسی بە پێویستم زانی وەکو دەنگێکی سربەخۆ و جەنابت باست کرد هەڵبستم و پشگیری بکەم لەو کەسانی کە نوێ یاخود ڕێکخراوێکی سربەخۆ یاخود دەنگێکی سربەخۆ بێنە پێشەوە لە بەرەوەی من بە ئەستمە کرد کە و نەک هەر من بەڵکو زۆر کەسیکەش کە بۆ شایەکی زۆر هەیە بەڕاستی چونکە چەند ڕێکخراوێکمان هەیە دیارە سەر بە حیزبەکەن یاخود لایەنگری حیزبێکەکەن یا ڕێکخراوێکەکەن یا و ئێمەش بە پێویستمان زانی کە ئەو بۆشایە پڕکەینەوە و من بەڕاستی پشتگیری هەردوو قسەکان ئەکەم چونکە من کە ئەڵێ ڕێکخراوێک کە دادەمەزرێ بەتوانێ بەڕاستی زۆر سوود وەرگێت لە حیزبێک زۆر سوود وەرگێت لە کاروباری ڕێخستن ئەم شتانە بەڵام لە هەمان کاتە بە تایبەتی لە هۆڵندا وەکو وڵاتێکی ڕۆژئاوا بە پێویست ێزانم کە ئەو کەسانی کە لێ راژین ئەو گەنجانی کە لێرە ئەژین دەنگێکی سەربەخۆیان هەبێ بزانن کە شتێک ڕوێیات یاخود شتێک ڕێگەخرێت دەنگی هەموو کوردێک بێت و بە ڕای من و هەست دەکەم کە شتە ئێستا هەر سوورین لەسەری کە ڕێکخراوی سەر بە خۆمان کەمە و بەتایبەتی لەم وڵاتانش کارێکی خراپی ێزانم ئەگەر ئەو شتە باشتر نەبێت و ئەگەر ڕێم بدەیت چەند ئاماژێکی با بڵێ ماڵپەڕی ئازادی یاخود کارەکانی خۆم بە گشتی باسکەم ئەوەیە کە وەکو پوتم بۆ شایی سەربەخۆیی کە بێ پڕکرێتەوە و دوایەوەش با بڵێن ناسنامەی کورد بناسیێنین بە وڵاتێکی وەکو هۆڵندا ئەوە بەشکارێکی باشە زانیەوە بەڕاست بە هەڵێسم تەنانەت لەو کاتەیە ئاکرێت کە ڕێکخراوەکە یاخود ئەو کەسە هەرچۆنێک بێت سەربەخۆ بێت یاخود لایەنگری حیزبێک نەکا بە شێوەیەکی گشتی و بۆ هەموو پارچەکانیش بێ وەکو کاک دیاری پێشنیاری کرد هەرچەنە ڕێکخراوکی کاک دینداریش و چەند ڕێکخراوی کەش هەیە هەرچەنە سەر بە حیزبێکن یاخۆ ڕەنگێکی سیاسیان هەیە لەهەمان کاتدا کاریان کردووە بۆ پارچەکانی کەی کوردستان و ئەوەش شتێکی ئاشکرایە بەڵام ببورە کاک ببورە لەرا قسەکانت پێ بڕم ئاماژەت بەوەدا وتت سوود وەرگن لە حیزب لەما ئەچمە لای کاک دیندار کاک دیندار هەڵبەتە دوو بۆ چون و زیێر زۆر جیاواز هەیە بۆ چونێکەیە کە پێی وایە ڕێکخراوێکی خوێندکاری یان یان قوتابیان یان لاوان یان گەنجان دەکرێت سوود لە لە پارت وەربگرێت لە حزب وەرگێت چ لە ڕووی ڕێخستنەکانی ئەو حزبەوە چ لە ڕووی مادێەوە و چ لە ڕووی معنەویەوە و سوود لە مێژووی ئەوە وەربگرێت جەنابان وەکو وەکو ڕێکخراوی ڕێکخراوێتان یەکێتی قوتابیان و لاوان تا چەند سوودتان لەو لەو ناوەی پارتی یان لەو شۆرشانەی پارتی چ لە ڕووی معنەویەوە و تا چەند سوودتان لەوەگرتو لە ڕووی مادی و ئەلامیشەوە تا چەند سوودی بە ڕێکخراوەکەی ئێوە گەیانەوە و تا چەند ڕێکخراوەکەی ئێوە لەسەر با بڵێن چاوڕێی دەستی حزبە بۆ خۆبرن بەڕێوە بەێ فێر حستم ببورن ئاشتیارا بکەم و ڕەنگە ئێمە بیرۆ باوەرمان زیاتر نێزیکی پارتی دیموکراتی کوردستان بێت بەس لە هەمان کادایمە کۆمەلایکن سەربەخۆنە هیچ تەئسیرە پارتی لسەرمە نینە بڕاستی و سود وەرگرتن ئێمە لە حزبەک وەربگرن رەنگە حزبش لە ئێمە سود وەربگرت بەلکی هندە تشتێ مە بکن کو ئەوانش سود لێ وەربگرت و پشتی ئەوە پەیر و پروگرام لە ئەوروپا کوردستان جیاواز جیاوازترە ئی کوردستان چکو لێرە کو ئەو پێداویستیەن خەلکێ مە گەلێ مە پێ هەین فەرقنش کوردستانی. لێرە زیاتر بۆ هەندێ خەبات دێت کردنە بۆ هەلگرتنا ناسنامە کوردی، گەنجێک کورد خەلکی کورد ژ دەرڤەی وەڵاتی ئاسیمیلە نەبت. و پشتی هنگێ جا حەز کم تشتێکی بژم کو هەر چەندە ڕاستە ئێمە بەلکی نێزیکی نە بەلکی جکو ئەم خوا نێزیکی پارتی دیموقراتی کوردستان بینن بەس ناتوێ گۆتنێ کو ئەم بەس خزمەتا پارتی دیموقراتی کوردستان کم ئەز حەز کم لڤێری بینم ڕۆژئاڤای کوردستانێ ئەم بەشداریتوان خۆپێشاندانە دەکرد بەس ئەم وەکو یەکەتیا قوتابی و لاوێن کوردستانێ بڕاستی حەزکرد ڤێرێ ڕاستی دیار ژە بگیم کو ئەگەر ئەم بەشداریت وەکی خۆ چالاکیا کە هاڤبەش دە بکن حەز ناکن هیچ پرۆپاگاندایەک بۆ سەرۆکێک یان ژە پارتیەکێ بێت کردنێ چکۆ بەری هەر تشتەکێ لایێ مە و حەتا بە لاوان و گەنجانیشیانەوە، بێدەنگن لەمەڕ بۆردومانکردنی سنوورەکانی کوردستان و شاخی قەندیل لەلایەن ئێرانەوە، بێدەنگن لەمەڕ سنووربەزاندنی هەرێمی کوردستانەوە لەلایەن لەلایەن جەیشی تورکیاوە، بێدەنگن لەمەڕ ئەو قەسفی تۆپ و تەیارەی کە ئەکرێت و بە دەیەها گوند قەڵاچۆ کراوە و قەندیل کە بۆ هەموومان ڕەمزی نەتەوایەتیی کورد و ڕەمزی پێشمەرگە و بەرخودان و شۆڕ زۆربەی شۆڕشەکانی کوردە دوا دەسووتێنرێ بە بەرچایی خۆمانەوە ئەم ڕێکخراوە مەدەنیانە دەنگیان نییە دەزانی کاک ڕەوەس بێدەنگی تشتێکی دیە و ئەگە تو ناگەداربی تشتێکی دیە ڕەنگە ئەمە چالاکی وڵاتی هۆڵندا هات بکردن سەر تۆپە بارانن تورکیا و ئیرانی سەر سنووری هەرێما کوردستانی ئەوە ژ پرۆسەکە سیاسیەکە گەلە گەلە مەزنە، حکومەتە هەرێما کوردستانێ ژ گەلە گەلە لە دژی هندەیە، چ ب حەمی هێزە خوە لە دژی ڤی تشتیە، بەس دیارە سیاسەتەکە پر مەزن و ب هێز ل پشت ڤی تشتیە کو حەتا نها مە نەشیایە پراستیان ڤی تشتی پراوەستینە ئان تو قەت باوەر نەکە کو ئەم حزبکن بهۆستەک یا کوردستان بێتە داگیرکرنێ ئانژێک زۆر داری سەر وەڵاتێ کوردا بێتە کێرنێ. من ببورە من نامەوێ تۆمەتباری هیچ حیزبێ بکەم من ئەوەی کە ئەیخوێنمەوە با بڵێن هەردوو ڕێکخراوەکانی خوێندکاران و قوتابیان لە ناوەوە لە وڵات کە بەڕێستان یەکێکن کە درێژە پێدەری خەباتی ئەوانن لە دەرەوە ئەوان بە هیچ شێوەیەکی فەرمی پرۆتۆستۆی ئەو بۆردومانانەیان نەکردوە من لەبەر ئەوە پرسام لە جەنابە کرد من لێرە با لەو مناقەشەیە بچینە دەرەوە بگەڕێ مەلای مەلای کاک من ئێک تشتەیەکارکێڕەوە دوو کەنگی باسی کەنگی دەکەی مەسەلەن وەکت بێژی من تو ناگەدار لەسەر ئەو خۆ پێشاندانە و پشتینگەشت زانی لە کەنگی وەرە ئەو تۆپا بارانە دەست پێ کرد زۆر دەمێکە بڵێ بەرحال ئەمە دەگەڕینەوە سەری بەس حەزەکەم یەک پرسیار ئەگەر ڕەنگەم بە کاک دیندارێک پرسیار لە کاک دیاری بکەم کاک دیاری لە لایەکی ترەوە ئەمە ڕخنە زۆر لە ڕێکخراوەکانە گرین کە سەر بە پارت و حیزبەکان لە لایەکی ترەوە زۆر کەس پێی وایە و حتا و ڕێکخراوانش پیان وایە دەڵێن باشە ئەگەر ئێوە ڕخنە لە ئێمە دەگرن و ئێمە ئەمەە بێ سوود و بێ کەڵچین و ئێمە تەنها مەقاشی دەستی حزبین یاندار دەستی دەستی حزبین ئەی وەرن لە کوردستانە تەماشەکەن زۆرترین ڕێژەی ئەندام ئێمە هەمانە زۆرترین خزمەت بە خوێندکاران و بە قوتابیان ئێمە کردومانە، هەر بۆ نموونە ڕێکخراوی یەکێتی قوتابیان و یەکێتی قوتابیانی کوردستان کە نزیکە لە دید و بۆچوونی پارتییەوە زیا لە هەشتا هەزار ئەندامی هەیە بە هەمان شێوە کۆمەڵی خوێندکارانی کوردستان کە لە یەکێتیە و نزیکە زیا لە هەشتا هەزار ئەندامی هەیە ئەمانە مەلزەمە تەبعەکەن تەوزیعەکەن بەسەر خوێندکارەکانە ینی زۆر شت بۆ خوێنکاران دەکەن ئەمانە جوابی بەڕێستان بەوە ئێن ئەڵە باشە خۆ ئێوە ئەگەر پێتان وایە سەر بەخۆی زۆر گرنگە خۆ ئمە سەر بەخۆنین و هەموو خەکەش دوامان کەوتووە ئەگەر ئێمە یشی خراپمان کردووە و ئێمە ئێمە ئیش بۆ هەر چوار پارچەکە ناکەین کەواتە میلەتمان لەگەڵ میلەت ئیشی بۆ ناکە ئیمانی بەو ڕەوشە و بەو ڕێگای ئێمە تۆ چۆنەوە بینیت پرسیارەکە زۆر ڕون و ئاشکرای زۆر سپاس ئەوەی ڕاستی بێت هەر لە لایەنی زانستیەوە پێ ناگەیەنرێت بەس لایەنی مەعریفیشەوە بەس کاتێک تۆ گەنجێکی خوێندەڤان ئەبەستیتەوە بە بیروباوەڕی حیزبێکەوە کە مەجالی لادانی تیا نەبێ ئایا ئەمە خزمەتە؟ بەڕای من نە لایەنێکی تریش هەیە کە ئەم ژمارەی کە جەناب وتە بەڕاستی ژمارە لە کوردستان هیچ جێگەی متمانە نییە بۆ نمونە حکومەتی هەرێم باسی سەدەها هەزار کارمەند و فەرمان بەرەکات ئەمە زیاتر بۆ دیعای حزبیە کەس نازانێ ئایا ئەمانە بەس بۆ بەس بۆ ئەوی مەلزەمەیەکیان بۆ تەبعکەن یاخود بۆ کاروباری ترە دوای دوای ئەم ڕێژان و ئەو ژمارانوان پێ بەش جێگەی متمانە نییە بەڵێ لای لای بەڕێز جێگەی متمانە نیە بەڵام ئەوانیش مافی خۆیان و کوچەکە بەکاری بێنن چکە بۆ نمونە ئەوی کەم لە نزیکەوە ئەگەم لێ بە هەردوو ڕێکخراوەکە دەڵێن ئێمە بە ناو بە بەڕسمەوە بە ئیمزاوە ئەوانەمان هەیە کەس کەس زەختی لە نەکردون چکە چۆن یەکێتی و پارتی هەیە ئەوە بزوتنەوە هەن ئەوە ڕێکخراوی ڕێکخراوە ئیسلامیەکان هەن ڕادیکاڵەکان هەن و هەتا کەسانێکیش هەن کە سەربەخۆن و کەس ئیجبار نەکراوە بە- بە- بە- بە- باشە من یەک پرسیارەکەم یەک پرسیار ئەوەنە ئەندامیان هەیە لە چی ئەترسن بۆ هەڵبژاردنێکی س- سەربەخۆ لە نێوان ڕێ- ڕێکخراوە خوێندەڤانەکانی خۆیانە ناکەن لە ناو کوردستانا چەنەها ساڵە نایکەن لە یەکتری ئەترسن لە ژمارە ئەترسن کە نەیهێنن ئەگینا گەر ئەوەنە ژماریان هەیە با بیکەن و ئێمەش بیان بینین جوگرانی بەڕێز و خۆشەویست ئەم پرسیارەی کاک دیاری ئاڕێستەی کاک دیندارەکەین دوای ئەم ناوبڕە کورتە دێینەوە لای بەڕێزتان لە پرسیارەکەی کاک کاک کاک دیارەوە دەست پێەکەم کاک دیندار بەێ لە پرسیاری کاک دیارە دەست پێەکەم دیاری کاک دیاری ببوورە دەڵێت ئەگەر ئەگەر ئێوە ئەوەنە خزمەت بە ئەتانەی خزمەت بە خوێندکاران و بە گەنجان و بە بکورد بکەن بە شێوەیەکی گشتی بۆ دەست هەڵناگرن لە زانکۆ پەیمانگاکان زانکۆ پەیمانگا شوێنی حزب نییە شوێنی خوێندنە وایە ڕاستە ئەو ڕێکخراوەی چالاکی لەو ڕێکخراوەیە ئەوەی منش بزانم جەنابەت پەیوەندی خۆتت هەیە کەناڵی خۆتت هەیە هەڵبەتە لە سیاستی ئەو ڕێکخراوە شارەزایت ئەگینا بە چەند ساڵانێک نابیتە بەرپرسی و ڕێکخراوە بێگومان بجا ئەخف نەخوا بەردەوام بکەم نوکەمت بینن کوردستان و هێڤەترت شت ئەو برینن شەڕی ناوخۆی براکوژیە وەختێ خۆ هێرشێن ترکی بۆ سەر سەر هەرێما کوردستانێک و گەفەل هەرێمێت هاتن کە نەر کوردات هاتن گرنێ ئێمە گەل کاک دیاری و گەلە هەواڵێ مە هەولدا پڕاستی و یەک دەنگ وەکی کوردا بێن پێش دژی دژمنێ خوێ من وا باوەر دەکم بە راستی و پشتی هینگێژک ئەو کەسێ خۆ کورد ناست راستی بەرپرسیارێ کوردستانیش بێت ببینت. بەڵێ کاک دیندار دەگەرێم وەلات گۆگرانی بەڕێز ئاگادار دەکەمەوە کە لەڕێی هێڵی تەلەفونی یان ژمارەی تەلەفونی سفر دوو سفر حەوت هەشت هەشت چوار سێ یەک هەشت دوبارەیەکەمەوە سفر دوو سفر حەوت هەشت هەشت چوار سێ یەک هەشت دەتوانن پەیوەندیمان پێوە بکەن ڕاستەخۆ هێڵەکانی تەلەفون لە سەعات لە کاتژمێر سەع یانزە دەکەینەوە هەروها جۆگران ئاگادار دەکەینەوە کە لە ماوەیەکی زۆر کورتا بە تایبەتی هەفتی داهاتوو چاوپێکەوتنێکی زۆر گرنگمان لەگەڵ مایکل ڕوبن ئەنجام دراوە هەفتەی داهاتوو BONIA دۆت کۆم و هەچ پرسیارێکتان هەبوو یان پێشنیارێکتان هەبوو دەتوانن لە ڕێی ئیمێڵەکەمانەوە ئینفۆ ئات کوردۆنیا دۆت کۆم کوردۆنیا بە پیتی سی CURDONIA دۆت کۆم دەتوانن بۆمان بنێرن دووبارە کاک دیندار ئەگە ئەچمە لای ئەچمە لای کاک کاک هەڵێزۆک و ڕۆژنامەنووسێک کاک هەڵێزەگە بتوانی بە چاوێکی ناتیۆرال یانی بێلایەنەوە سێری ئەم دوو دیدە بکەی ئەم دوو بۆچوونە بکەی وەکو ڕۆژنامە نووسێک بۆچوونی تۆ چییە لە لایەک لایەک لەگەڵە وایە کە دەست لە خوێندنگا و زانکۆکان هەڵگنە زایکی لایچکە دەڵی خۆمە کەسمان زۆر بە زۆر نەکردوێن بۆمان هەیە جاڕی حزبایەتی و ئەم ئەندام بوون لە هەموو شوێنەکە بدەین مافی خۆمانە و کوردستانێکی ئازادە بەڵێ بەڕاستی لێرەدا دووشت هەیە یەکەم چەند ڕێکخراوێک هەن لە کوردستان سەر بە حیزبن یعنی ڕەنگێکی سیاسیان هەیە تەبعەن زڕوفەکەی کوردستان زڕوفەکەی ناوچەکە وای لێ هاتووە کە ئێمە بەو شتە پەروەردە بووین کە بێ سەر بە حیزبێک بێن یا ڕێکخراوەکانمان سەر بە حیزبێک بێن یاخود ڕێکخرا حیزبەکان ئە، ڕێکخرا و با بڵێن زانکۆکان و خوێندگاکان با بڵێن وەکو چۆنەڵی داگیریەکەن ئەوە یەک دوایەوەش بەڕاستی ئە، باسی سەربەخۆیی ئە، ڕێکخراوە گەنج با بڵێن بۆ گەنجەکان بکەین ئە، ئەوانەی کە ئە، کارەکەن بۆ گەنجان و خوێندکاران من لێرەدا پرسیارێکم هەیە ئایا بۆچی ئەو ڕێکخراوانەی کە هەن لە هۆڵندا با بڵێین کە ڕێکخراوی گەنجن کە سەر بە حیزبن یاسە بە ڕنگێکی سیاسین ئایا چ سوودێکی هەیە کە گەنجەکان یاخود ڕێکخراوەکان بەو شێوەیە چ تشتەک نەباشە کو ریخراوە یەکیەتی قوتابی و لاوێن کورد لێرە لە هۆلەندا کری لە بەر چاوێ تە نەباش بت. ئێمە کو هندیشمە هاتی بڕاستی مە خزمەت بو هەمی کەسەکی کریا یەنی کەسێک کورد بت مە خزمەت بو کریا تشتەکی کو نەباش بت نە ترێ دە بت بەرژەوەندیا رەیا گشتیا کوردی دە نەبت چ لە خوپێشاندان بت چ ئاهەنگ بت چ نوێسین بت چ بەلاوە کردن بت ئەنزانم یەن یە لداف مە هەر تشتە کاتی گرنە هزر و بیرۆ بۆ چۆنن مە پراستی بەری هەر تشتەکێ کوردستانی بوونە. با من پێشێ بچین پرسیار لە کاک کەڵوێز بکەی پێشێ کاک کەڵوێز وەڵام بباتەوە من من حەز دەکەم یەک پرسیاری تر لێ بکەم کاک کاک دیاری پێش ناوبڕەکە پرسیارێکی لێ کردی وتی بۆ دەست لە زانکۆپی مانگاکان هەڵناگرن یان بۆچی لە هەڵبژاردن نەترسن بۆ هەڵبژاردن ناکەن بۆ وەکو ئێمە ئازانین ئەوە ساڵانێک هەڵبژاردننی ڕێکخراوەکان ناکرێت یان کێشەی تێکرێت یان ئەکرێ ڕاگیرێت یان ئەنجامەکەی ڕناگەێنرێت یان بە شێوەیەکی گشتی ینی بۆ دەست ئەم پرسیارە بۆ دەست لە هین هەڵناگنەزان کۆپی مانگاکان لەم وڵاتانەدا جەنابەت لێرە ئەژیت و هەڵبەتە شارەزاژیت هیچ پارتێکی سیاسی زانکۆکان هەڵگرن پەیوەندیی تەلەفۆنیمان لەگەڵ هەیە و پرسیاری جوابی وەڵامی ئەم پرسیارم لە بەڕێزتانەوێ باش بەڵێ فەرموو هەلۆ ئەم کاتت باش ئێوارەتان باش من ئەمیر قادرم هەر لە هۆڵنداوە قسە دەکەم پێم خۆش بوو لە سەرتاوە پیرۆزبایی ئەو ڕادوێتان لێ بکەم کوردۆنیا زۆر سپاس کاک ئەمیر ئەوەیە کە ببێ بە دەنگێکی ئازاد پێشکەوت و خواست گەنجانە و دیموکرات و پێشڕەوە دەوری گرنگی هەبێ لە کۆمەڵگای کوردی و هۆڵەندی دا ئومێدم ئەوەیە کە هەتا دەنگێک بێ ببێ بە بتوانێ پەیامی کوردەکان بە دەرەوەی کوردیش بگەیەنێ بەو بۆنەوە پێم خۆش بوو پیرۆزباییتان لێ بکەم و پێم خۆش بوو کە ئومێدم ئەوەیە کە نەفەستان درێژ بێ و بتوانن پێشڕەوی بکەن و بەرنامەکانتان بە باشی پەخش بکرێ و گوێبیستی بن. بەڕاستی بۆ من ئێوە وەکو دەنگێکی تازە و وەک دەنگێکی سەربەخۆ بەڕاستی پێم گرنگە و خۆشحاڵم کە ئەو پرۆگرامەشتان کردووە. من گوێبیستی بەرنامەکەی ئێوە بووم. ئەگەر ئیمکان هەبێ بێجگە لە پیرۆزبایەکە موداخەلەیەک بکەم ئەگەر ئیمکانیش هەبێ. فەرموو ئەگەر بکرێت ئەگەر بکرێت بە کورتی کاک ئەمیر. گیانەکەم زۆر سپاس من بۆ خۆی بەرنمەیەکی گرنگە لەگەڵ ڕێکخراوەکان دادناوەوە بە تایبەتی لەگەڵ ڕێکخراوی گەنجان و من پێم خۆشەکەوەکو کەسێک چەند ساڵێکە لەو هۆڵندادا منیش کار و هەسوڕانی جەماوەری دەکەین لە چوارچەوەی ڕێکخراوی چاکدا پێم خۆشە بێگومان دەوری دیاری ڕێکخراوی KSPN کە لەوانەیە بە ژمارە، بە عەدەد زۆر نەبن، بەڵام بە ڕاستی لە باری هەڵسوڕان و پەیامەکانەوە ڕێکخراوێکی گرنگن، ناوچەێکی گرنگن، تەجروبەیەکی تازە و گرنگیش بوون بۆ هەموو ئەو ڕێکخراوانە کە بێن، پێم وایە ئەگەر بە چاکەوە سەیری بکەن ئەوان تەنیا دوو ڕێکخراوی سەربەخۆ بین کە توانیومانە لە دەرەوە ژیانی حیزبی، لە دەرەوە ژیانی کۆمەڵگای حیزبی و بەستووی کوردیدا، من مەبەستم ئەوە نییە کە حیزبایەتی نەفرەت لێ بکەمەوانە بەڵام بتوانین بژین چونکە کۆمەڵەگای ئێمە هەتا ئێستا بەستبووی لە لە چوارچێوەی دوو حیزبدا و هەتا بەڵێ. ئێستاش بەداخەوە لە هەڵبژاردنەکانی کوردستانیشدا دەبینین کە خەریکە ژیان لە دەرەوەی حیزبدا نەبێ ببورە ڕێکخراوی کاک. کائسپییەم من پێم وایە دەورێکی زۆر گرنگیان بوو لە هەموو هینەکان لەوانەیە ئەو ڕێکخراوانەی سەر بە یەکێتی و پارتین هەتا لە قەزیە نەتەوایەتیە گرنگەکاندا بۆ نموونە کە بۆمبابارانەکانی دەوڵەتی تورکیا بوو لە ساڵی پاردا کاک ئەمیر هێرشەکان بوو کاک بەڵێ. ئەمیر ببورە قسەکەت پێ بڕم ڕۆڵی هەموو ڕێکخراوەکان هەڵبەتە ئێمە ڕەچاوەکەین و ئەوەی تا پێمان کرابێت ە مافمان داونەتێ بێن لێرا خۆیان باسی ە کار و چالاکیەکانی خۆیان بکەن هەڵبەتە ڕەوەندی کوردیش چ لە هۆڵەندا یان لە هەر شوێنێکی کە بێ ڕۆڵی ئەو ڕێکخراوانە هەڵە سەنگێنێ من لێرەوە حەز دەکەم بە ناوی ڕادیۆی کورد دۆنیاوە زۆر سوپاسی ڕۆڵی ڕۆڵی ئازایانە و بوێرانەی ڕێکخراوی چاک بکەم ە دەستان تونتون بگوشم هیوادارین ئێوەش تا پێتان بکرێ پەرە بە کارەکانتان بکەن و سەرکەوتون بن و و هەردەمیش تاکیید بن لەوەی کە دەنگی کوردنا دەنگێکی ئازاد و سربەخۆ دەمێنێتەوە دایم لە خزمەتی نەتەوەکە و قزیی نەتەوەکەمانە بێت زۆر سپاس دەکەین کاتی بەرنمەکەمان زۆر کورتە حەزەکەم گەڕێم ملای میوانەکانم زۆر سپاس کاک ئەمیر قادر بۆ تەلەفونەکەت زۆر پەیوەندەکە زۆر سپاس زۆر سپاس کاک دیندار جەنابتم بەجێ هێشت بۆ دەست لە هین هەڵناگرن بۆ دەست لە خوێن خوێندنگا و زانکۆ و پەیمانگاکان هەڵناگرن والله کوردستان دیموکراتیت هەیە و خەلکی کوردستانی بریار دەستی وان دەیە و ئەو زۆر زۆر باشترە گە لەوان بپرسیوان لە کوردستان دەژین من لێرە لە هۆڵندان دەژین باوەرکە مژی کرد گەل هەندێ مەک و هەر کەسێکی مافی خۆی دیموکراتیەتی بکار بینێت و ئازاد بن واز باردکم خەلکی کوردستانێ لە ئێمە لێرە باشتر دەزانن کا چۆن کاری خۆ پرڤەت بن. جەنابت یانی لەگەڵ ئەوایت حیزب دەست لە زانکۆ و پێروانگاکان وەرنەدات؟ وەڵا من لەگەل ئەوە نینە کو تەئسیری پارتە سیاسیەکان لەسەر کومەلن جەماوەریین کوردی هەبن من لیەل هندێ نینم و حەتا نوکیانژ کو ئەم وەکو یەکێتیە قوتابی و لاوین کوردستانێ چ تەئسیرەک المە هاتنیان نەکردنە، ئەم نەهاتنە گڤاشتن ئانژک زۆرداری تشتەک مە دابن کردنە. ئەم ئازاد بوونە بیرو بۆچوونت خوا پە راستی، بەس ئەمژک ڤێ ئازادیا خۆ ئەم خۆ نێزیکی وا ناتبینن، نێزیکی ڤێ بیرو بۆچوونا دبینن. بە تەئکیدەوە ئازادن لە بیرو بۆچوونتان و هەموو تاکێ ئازادە لە بیرو بۆچوونیا، بەڵام کە قاوغێکی رێکخراوەیی وەرگرت بیرو بۆچوون ئایا هەر کەسێک کە سەر بە پارتی نەبێ یان بیر و بۆچوونێکی دژ بە پارتی هەبێ بەلێ. دژ بە مانای ئەو نام کە دژایەتی بکە بۆ ڕوخانی و نەمانی بەڵام ئەگەر ئۆپۆزیسیۆنێک بێت و بێت بڵێت من لەگەڵ ئەوانی یەکێتی قوتابیان سەر بە مەکتتەبی ڕێکخراوە جەماوەرەکان بێت لەگەڵ ئەوانیم کە هیچ ڕێکخراوێک سەر بە پارت بێت لەگەڵ ئەوانیم کە پارت چەگاری هەبێ مقڕی هەبێت ئەمە ئێوە ئەم ئەم دید و بۆچوونە جیاوازە لە ناو ڕێکخراوەکە ئێواجێ بێتەوە با بن دەرگه ڤەکیریە بۆ هەر کەسن کو بخوازن خۆ پۆش پێش بێخن ئەت بێژم چل هۆلەندا چل کوردستانت رێکخراومە دەر دەرگه ڤەکیریە. کاک کاک هەڵوێست ئەویست موداخلەیەک بکات. بەڵێ حەزم کرد کاک بیندار پێ بڵن کە ئەو دێموکراسی کە باسێکە بەێ بە شێوەیەکی گشتی یان نییە یا بە شێوەیەکی گشتیش سەقەتە چونکە ئێمە باسی خوێندگا خوێندگاکانەکەین کە بە لە هەموو لایەکەوە داگیر کراون یاخود ڕێکخراوە حیزبەکان زاڵن بەسەریا و خۆمان ئاگامان لێ کە لەم ماوەیە باس پرۆپاکەندا دەرەکرا بۆ چەند حیزبێک لە خوێندگاکانی لە بابلین لە سلێمانی لە زانکۆی سلێمانی خوێندکارەکانی ئەوێ بە زۆر ئەبوایە بچنە بۆ کۆبوونەوەیەکی کە با بڵێن سەرکردەیەک یاخود لایەنەکان بێن بۆ خوێندنەوەی قسەکانیان و قسەی سیاسیان بەڕاستی منەوە بە شتێکی سەقەتی دانم لە دیموکراسیە کە باسی دیموکراسیەکەین کە بێ هەم خوێندگاکان هەم ڕێکخراوەکان ڕێکخراو مەدەنیەکانی تر چ بەس حەرس بێکن ئەوە کاری خۆیانە بەڵام ئەم خوێندگاکان هەم با بڵێن سەروەری داد ئەم شتانە لە وڵاتی ئەمە بە هیچ من بە سەربەخۆی دانانێم و بێجگە لەوەش باسی حەزەکەم وابزان باسەکەمان لەسەر زیاتر لە ڕێکخراوەکە بوو لە هۆڵندا ئێستا من هەز ناکەم گەنجێکی هۆڵند با بڵێن کورد لە هۆڵندا ئەژی باشە ئایدۆلۆژیکی حیزبێکی تاسک باشە من لەسمە لای کاک دیار کاک دیار ئەگەر کاک هەڵوێ سەڵێ گەنجی کورد لێرە پێخرا پێویستی بە ڕێکخراوی حیزبی نییە باشە چ پێویستێکی بە ڕێکخراوێکی سەربەخۆ هەیە بەڵێ ئێ، یعنی ئەوە- بە- بە بەڵێ. کورتیەکەی باڵێن جیاوازی بینی تۆ و کاکدیندار چێ ڕێکخراوەکەدا هەردووکتان بۆ گامان چاوڵێن هەردووکتان هەتانێ خزمەتی کوردستان بکەن لەوانەیە بە دوو ڕێگای جیاواز بەڵام ئەبینم هەردووکتان ئەمەڵێ من خزمەتی کورد دەکەم تۆژەڵی من خزمەتی کورد دەکەم کاک کاڵێس دەڵێ من پێویستم بە یان گەنجی کورد پێویستی بە ڕێکخراوێکی حزبیە من جە پرسم لە تۆ باشە منیش گەنجێکی کوردم لە هۆڵندا چ پێویستم بە ڕێکخراوێکی ناحزبی هەیە باشە زۆر زۆر سپاس من کۆمەڵە شتیشم نووسی بوو وازادی فرم بەڵێ بەڵێ یەکی لە قسەکانی کاک دیندار باسی وەی کرد کە سایانەوەتنەوەی کورد حیزبایەتیەکە لە بەرەوە زۆر ئاساییە ئەگەر ڕێکخراوە خوێندەوانەکانیش سەر بە حیزبەکان بن بەڕای من حزبە کوردەکان وایان لە خەڵکی کورد کردووە بە ناچاری حزبایەتی هەڵبژێرن بۆ یان ئەوەی کە دژمنانی کورد وا لە کورد کردیە نە کورد حەز لە هەندێ ناکەم بەس من لێت بێژم تە کو دژمنانی کورد وا لە کورد کردیە کو کورد خۆ ببێت کەسێکی سیاسی سیاسەت ناو ژیانا کوردا دەهەوێت بەڵێ بەس ئەوی وەکو مەبەستا من ئەوە بی کو حەز کرد ئا، زۆر سپاس بۆ ئا، تێبینەکەو بەڵام ئەوەی ڕاستی بێت هەژدە ساڵە کوردستان ئا، ئازادە ئەو ئا، دەگەڵ ڕێزما کە وشەی قەوان بەکارێنم ئەو قەوانەمان زۆر بۆی لێیرێتەوە کە دوژمنان وایان لە ئێمە کردووە وا بکەین و و وەزعەکە ناسکە لێرەیا ی زیاتر یەکێتی و پارتین، وازم کاک دیندار خۆشی ئاماژەی بە شەڕی براکوژی یا شەڕی ناوخۆ، خۆ ئەوانیش بەشێک لە ئەو شەڕە براکوژیەی کە لە ساڵی نەوەتەکانە کە بەڕاستی مێژویەکی ڕەش و پیس و نەگریسە لە مێژوی کوردە ڕێکخراوی قوتابیانیش و یەکێتی ی قوتابیانیش و کۆمەڵەی خوێندکارانیش بەشی شێریان بەرەکوێ لەو لایەنەوە کە لایەنەکە ئەندامەکانی یەکتریان دەستگیرە کرد و ڕاپۆرتیان لەسەر یەکتری بەرزە کردەوە ئەمە تا ئەمە دوێنێ لە بیرمان نەچۆتەوە لەبەر ئەوە ئەو لایەنە ویستم ئاماژەی پێ بەم لایەنێکی تر جەنابی کاک ڕەوەز وەکو بێژەر پرسیارە کرد مەلزەمە تەباکەن ئایا پاریان لە کوێ بوو مەلزەمە هزارها نایشانەوە کاگیندار زۆر بەسەراحە دەڵێ ئەڵێ ئێمە سوود لە حزب بۆرەگرین بەڵام لە هەمان کاتە ببوورە ببوورە ئەو ئەڵێت ئەڵێ من سوود لە حزب بۆرەگرم بەڵام لە هەمان کاتە سوود بە حزب بەگەێنم لەو لەو بۆچوونەشەوە لە ڕووی تێوەریەوە ڕاستەکات ئەم جەیشێک لە کادری نوێ و گەنج پێ ئەگەینێ و تەسلیمی دەستی حیزبی ئەکا وەکو هێلکەی پاکراو یانی ئەمانە وین وین سچیوەیشن یانی ئەم سود لەوە کە ئەویش سود بەوە گەینێ. بەس کاک ڕەوەز تێ شتەک بژم یانی ئەبێت ئێمەش لە بیرمان نەچێت کو ئەو حزبە خزمەتی کێت کەن ئەو حزبە کو من باسی دەکەم ئەو حزبە کو سەرۆکی ئەو حزبە سەرۆکی هەرێمی کوردستانە و زۆر زۆر بە شانازیەوەش ئێمە لایەنگیری ئەو حزبەنە. ئەو حزبە ئەوە کو لە کوردستان لە جیهان پیشان دای کا جارێ کورد کییە بە ئاوایکێ مەسەلەن بە فەرمی ئەم تەماشات کن کو مەسەلەن سەرۆکێن مە رێبەرێن مە لە وەڵاتێن ئەوڕووپا بە فەرمی ئێن پێشوازی کردنێ وە کو جاران نەبوویە کو ئەوژە خزمەتێد کن ئەگەر خزمەت نەهات با کردنێ بار نەکە کو ئێمەژە پشتگیری ئەو حزبانە کرد وایە بەس کاک دیار ئەڵێت ئەڵێت ئێوە بۆ نمونەیەک نمونەیەک کێنایە ئەڵە ڕێکخراوە مەدەنیەکان یان جەماوەرەکان کە پارەوەرەگرن لە حیزب بۆرەگرن حزب لە میلەتی ئەسەنێ بۆ نمونە دوێنە راپۆرتی دەرچووە یەکەتی و پارتی کە دوو حزبی دەسەڵاتدارن لە کوردستانە بە هەردووکیان لە بجەی هەرێم مانگی ه میلیۆن دلار وەردەگرن پێدوانیە جەنابەت بەشێک لەو پارەی لە سایە بڵێ بڵێ بەشە نێری بەشە لەو پارەی میلەتە دێتە بۆ ڕێکخراوەکان سەرفەکری ئەمە پارەی میلەتە بێ بکرێ بە پرۆژەیە بە جادەیە بە خستەخانەیەک وڵا و دیارە تشتە لە لایکاک دیاری زۆر گرنگە بەری پرۆگرام شە پرسە لە میکرد بەسمگو بەڕاستی باش ئاشکێرایی گوت گۆیمە پارە هیچ لە حزب وەرناگرن لە کوردستان هیچ پارەیەک بۆمە نایەتە ئێرە ئەگەر ئەو تشتەژێک کاتی خۆ ساڵ لە 2002 مە هاتن دامەزرادن ساڵێک ئێمە سوبسیدی لە حکوومەتتی هۆڵندا وەرگرت چکۆیمە ڕاستی ڕێکخراوێکی ڕسمینە لە لای حکوومەتتی هۆڵنداوە بڵێ ساڵێکمان سوبسیدی وەرگرت و ئەو پارەی ئێمە خرجمان کرد هەموو بە ڕاپۆرت و بە بەلگە ئێمە نەمەبەستم کە ئەواندا بۆ برای خۆ بێژم پشتی ئەوێرە پڕاستی هەر تشتێک چالاکیەکێمە کرد بنە پارە لەمان لەناو گیرفانی خۆمانە نادیە دارێ شەخسییان بەراستی. بەڵێ بەڵام ئەخر جەنابت لێرە وەری ناگری وەکو لەوانەیە وەکو ڕێکخراوێکی قوتابیانی لە دەروی وڵات بەڵام ڕێکخراوەکان بەگشتی چ قوتابیان چ خوێندکاران لە کوردستان بجێکی خیاڵیان هەیە لە نزیکەوە ئاگادارم برادێکی خۆم لە سکرتارێتی کۆمەڵی خوێندکارانە معاشی ماڵانی ملیۆنیەک دینارە ینی بەڵێن 1500 دلار وەرەگرێ مانگی لە بەرەوەی کاندامی سکرتارەتی ڕێکخراوێکی حزبیە کاکەڵێست. ئەزانین چی لێرەدا ڕێکخراوی حزبی هەبێت یا بڵێن ڕێکخراوی حزبیە بێ و هیچ کێشەیەک نییە بەڵام لێرەدا کێشەیەکی کەم پێڵێم ئەگەر خۆ بنێ ناو بنێی ڕێکخراوێکی خوێندکاران من باشی نازانم کە ڕێکخراوێکی سەر بە حیزب بێت کە لەم وڵاتانە با بڵێن ئێستا ڕێکخراوی چەند ڕێکخراوی گەنجان هەیە سەر بە حیزبێکن بەزەوە هیچ پەیوەندی بە ڕێکخراوێکی خوێندکارەوە نییە چونکە خوێندکار ئەوێ ئەبێ فێر بێت چۆن ڕەوشی چۆن بێت ئەبێ فێر بێ ڕێز لە ڕای جیاواز بگرێت فێر ڕای ئازاد بزانێت بەس لەو کاتەیە کە تۆ سە بە حیزبێک بوویت یا ڕێکخراوە کە سە بە حیزب من بم باش زان کاگندار بە سەراحەتە نەڵەیە کە ئێمە لاینگری با بڵێ نزیکین لە پارتی دیموکراتی کوردستان ئەوەیان شاردەوە قەت ئەوە هیچ کێشە نییە ئەو بە ئازادن بەڵام ئەگەر لە کاتێکا کە بێنن ناو خوێندکارەکانەوە یاخود لەم وڵاتێکی وکو هۆڵندا من بە من نازام ئامانجەکە چییە کە تۆ سەر بە حیزبێک بیت و ئەم بڵێ من هەوڵێن بۆ خوێندکاران باش باشترێ زانم کە بڵێ سەر بە حیزبێکم و ڕێکخراوێکی گەنجانم هەیە بەشێکی گەنجانەکە بڵێ ئەو جوابی ئەو وەڵامی ئەو پرسیارە دایەوە لە منێ خزمەتی هەموو کەسێکن و قسووریمان نەکردو لەوە پچۆ لای لای کاک دیار کاک دیار کاک دیاری ببوورە کاک دیاری کاک دیندار ئەڵێت ینی تۆ چ کێشەوە هەیە لەگەڵەوە ئێمە ینی پارەوەرگین لە حزبوری ناگرین دوو ئەو هینێکیکە هێنایەوە ئەڵێ ئێمە ئەو حزب خۆشەرم نییە من پارتی بم یان یەکێتی بم یان هەزی هەرچێکی کەم ناشی شارینەوە بەڵێ ئێمە بیرو بۆ چون و دیدمان نزیکە لە هی پارتیەوە و شانازیشە بۆ ئێمە پارتی حزبەکە ئەوە لە چلەکانەوە خەباتەکات سەرۆکەی سەرۆکی هەرێمە وای کردووە کە کورد جاران کەس نێ ناسیێستا بە فەرمی لە دەرەوە دەناسرێت بەڵێ بەڵێ بەس وابزانم هیچ پێ پێویست ناکە بۆی کە ئەگەر حزبێک لە کوردستان کۆمەڵی ڕفتار بنوێنێت ئێمەش خۆمان بۆوان هەڵکێشین و خۆمان بەشان و باڵی ئەو حزبەیە هەڵڵین چکە ئێمە خۆمان نتوانین گەنجان و خوێندەوانانی کورد یەک بگرین دوور لە ڕابردووی ئەو حزبانە کە بەشێکی ئەو ڕابردویان بەداخەوە نە بە من نە بە کاکدیندار نە بە ئامەدبووان لێرە و خوێن گۆگرانیشن کارەکرا ڕابردوێکی بەشێکی ئەو ڕابردوو و مێژووە ناشرینە بەس تاکە ئایا ئەوە جێگەی متمانەی جەماوەرە؟ من ئەوە نازانم جێگەی متمانەی جەماوەرە بێت جەماوەر بڕیاری لێ با لە بەڵێ لە هەڵبژاردنەکانا. هەڵبژاردنە هیوادارین هەڵبژاردنەکانیش هەڵبژاردنێکی پاک و بێگەرد بێ هەرچەنە کە هەواڵە بیستین لەوەی کە بۆ نموونە گەنجانی هەر بابەتەکە باسی گەنجانە با ئیشارەتێک و ئاماژەیە بۆوە بەم لیستێک پە دروست بووە بۆ ئەم هەڵبژاردنە لیستی گەنجانی سەربەخۆ بەڵێ. بەداخەوە بیستمان کە سەرنووسەری گۆڤارەکەیان هەر لە سەرەوەی ئەم قسانەی منی کردووە کە باسی ڕابردووی یەکێتی و پارتی کردووە لە گەڵ ئەوەی کە پەیوەندیان هەبووە بە حزبی بەعسی عێڕاقیەوە لە سەر ئەوە دەستگیر کرا ئایا ئەمە دیموکراتیتەکەیە کە لێرەیە باسەکرێت لە سەر لە سەر مێزە ئایا ئەو دیموکراتیە تاکەڵێزیستی مداخلەیە بکات بەڵێ من نەزانین چی لێرەدا شتێکم بە تێناگەم کە باسی ڕێکخراوی دیموکراتە کرێ یاخود ڕێکخراوی با بڵێن سفی و ڕێکخراوی کۆمەڵایەتی و ئەم شتانە لە هەمان کادا کێ بەڕێوەبە یاخود کێ دایەمەزرێنێت حیزبەکان کێشەی کوردستان ئەوەیە کە هەرچ شتێک بڵێن ناوی بنین لە با بڵێن لە سابوونێک و تاوکو وەزارەتێک هەمووی تێکەڵاوی حیزب و حکوومەت هەموو شتێتە کەڵاوە لێ هیچ سەر بەخۆ نییە و با کاک وەکو کاک دیاری باسی کرد کە باسی ڕێکخراوێکی نوێ کرد کە خوێندکاران دامەزان و ڕێگان لەگیراوە بەڵام لە هەمان کاتیشە چەند گەنجان ئێستا لە هەواڵەکان بیستین واز لە ڕێکخراوە سەر بە حیزبەکانی واڵێ ڕێکخراوی خوێندکاران لە گەرمیان چەند گەنجێکە وە هەستان وازیان لە کارەکانیان هێنا چکە بەڕاستی جەماوەرەکە بێزار بوون لە هەموو شتێکی حکومت بەڵام کاک دێنداریش باسی شەڕی ناوخۆی کرد یاخود باسی برینەکانی کرد ئەوە هەمووی ئەزانین ڕاستە کێشەمان هەبووە هەموو وڵاتێک کێشەی خۆی هەیە بێ دیسانەوە خۆی دروست کاتەوە خۆی نوێ بکاتەوە بەڵام دیارە ئەوە شەڕی ناوخۆ ڕوویدات نەوە هەشت کۆتایی پێهات تا ئێستەوە یانزە ساڵە بێت ئایا لەو یانزە ساڵیە ئەو چاکسازیە کراوە لە کوردستان خراوانەی ئەو ڕێکخراوانەی کە ئەیانەوێ هەوڵن بۆ خوێندکاران و هەوڵن بۆ پەروەردەی گەنج نەوەیەکی نوێ ئایا توانیوان ئەو کارانە بکەن لە بەروی نەخێر لە بەرەوی سەر بە حیزبێکن و ئامانجەکانیان تەسکە و لە بەرژەوەندی گشتیان نیە بەڵێ کاک دیندار ئێستا منای جەناب بە پێشتر گوێگرانی بەڕێز ئاگادارەکەمەوە لە ڕێژ مارایی تەلەفۆنی 02 سفر حوت هەشت هەشت چوار سێ یەک هەشت دەتوان پەیوەندیمان پێ بکەن ژمارەکە دووبارە دەکەمەوە سفر دوو سفر حەوت هەشت هەشت چوار سێ یەک هەشت لە ڕێی ماڵپەڕی www دۆت کوردۆنیا دۆت کۆم دەتوانن سێری پەیوەندی بەمان لەگەڵمانە بەردەوام بن لە ڕێی ئیمێڵی info at کوردۆنیا دۆت نێ دۆت کۆم کاک دیندار دوای ئەم ناوبڕە کورتە دێمە وڵات و پرسیاری زیاتریشم لە بەڕێزت هەیە لەسەر داخوازەکانی ڕێکخراوەکەتان و بەگشتی لێرە لە هۆڵند بە تایبەتی لە هۆڵندا و ڕێکخراوەکانی سەر بە یەکێتی پارتی بە شێوەیەکی گشتی دوام ناوبڕە گۆگرانی بەڕێزیینەوە لای بەڕێستان. ڕادیۆی کوردۆنیان. گوێگرانی ئازیز و خۆشەویست لە هەر شوێنەکن سلاوتان لەبێ دێنەوە لای بەڕێزتان بۆ تەواوکردنی بەرنمەکەمان بەڕێز کاک دیندار دێمەوە لای لای بەڕێزت بە پرسیارێک کۆتاییمان پێهێنا هەردوو بەڕێز کاک دیار و کاگیاری و کاک هەڵوێست بیر بۆچونێکی زۆر جیاوازن لەگەڵ بەڕێستا هەیە بەڕێزی زۆر وازحانە قساکەیت و دەڵی کاکە من ئەمەم و ئەگەر بکرێت وا وا وا کارکەم هیچ عیبەی تیانە جەنابت دەدویست وەڵام بەیتەوە فەرموو وەڵا کەسێک کە بیر و باوەر بۆ خۆ هەبێت و بیر و باوەر پرۆگرامی خۆ ئەو هەبێت ئەبێت سینگی فراوان نەبێت بۆ هەر تشتێک من لێرەش و کاک دیاری زۆر تشت گوتن یەکێک لەوانە بەحسی شەڕی براکوژی کرد و کە خەلکی کوردستانێ متمانە سەر وان حزبا هەبێت. بەر هێر تشتێ کە مش بیر نەکیم کو کوردستان لە ژێر زەختەکا گەلە گەلەک مەزن دایە، کو پشتی رووخاندنا من دوێت ئەس کاک دیاری بێژم و ڕاستە شەڕێک براکوژی ڕوویدا و ڕووپەلەکە ڕەشت دیرۆکە کوردە بەسم چ بکەن نۆکە ئەبێت هەر تەماشە ڕابردوو بکەن یان ژێت تەماشای پێشە ڕۆژە بکەن و ژیان نا خەلکی کوردستانی پێشڤ بێخن و بدیتنا مژک بێت ئەم تەماشای رابردو بکن چونکو ئەو خەلەتیەن دەمێ بوریدا کو هاتین کردن نابێت ئەم دوبارە بکن پاشە روژێدا کو دەمێ بێت دە و ئەت بێژم کو پارتیەن کوردستانێ دەرسەکا باش شوێ چەندێ وەرگرتن کو شەر برا کوژیە دە نەفرەتێل شەر برا کوژیە دکن ئەب خۆش ئەس کەسەکم نەفرەتێل شەر برا کوژیە دکم و شەر برا کوژیە چ چ باشیە ناگەهین تە کوردا بەڵێ و ئەف تشتێ هەندێژێک سەرۆکێ عێراقێ و هەروەها سکرتەری گشتیەکە تێنیشتیمانی کوردستانی بەرێز مام جەلال تەلەبانی و سەرۆک بارزانیت پەرلەمانی کوردستانێدا داخوازاخوا کەس و کارت وان شەهیدا خواستن کو ئەبێت شەرێ براکوژیەدا هاتینە کوشتنێ سەرەکەێ لە هەرێما کوردستانێ جێێ شانەزییە و خزمەتەکە گەلە گەلە باش دکەن و ئەگەر کاک دیاری ئەگەر خەلکێ کوردستانێ دودل بن لە سەر ڤێ چەندێ ئازادن دەنگی خوا پوانا نەدن بەڵێ کاک ئەز ڤی تشتەک دیج هە زۆر زۆر پێ سەر بلندن کو وە هەر وەها پارتیێن دیج هەنە لە هەرێما کوردستانێ خەلک چ دەنگی خوا پوان ژە بدت ئەڤە ژە نیشانە دیموکراتیەتێە بەڵێ لەسەر لەسەر نیشانەکانی دیموکراتی و پەڕەیەکی تازە لە مێژووی گەلەکەمانە باست ئەمە سەر تازەی تر کە لە 25 حوتە هەڵدەدرێتەوە چوار ساڵ پەرلەمان بۆ چوار ساڵی تر تازە دەکرێتەوە سەرۆکی هەڵێ هەرێم بۆ یەکەم جار ڕاستەوخۆ لەلایەن میلەتەوە هەڵدەبژێرێت حەز دەکەم لە سێ دید و بۆچوونی جیاوازەوە لە سێ ڕوانگەوە وای وایدانە لە بەرچوی خۆتانە دەسەڵادارانی کورد جویان لێتانە وای دانێ ئمڕۆ بیست و شەش ی مانگە و پەرلەمانی تازە هەڵبژێردراوە کاک دەسەڵاتداران گویان لە توێ کاک دیاری داوای چیان لەکێک و گەنجێکی سربەخۆ بۆ و دید و بۆ چونانی ئێستاوە کاتە مەڵێ زۆر سپاس بە نسبەتەوەی کە یەکێتی پارتی خزمەتیان پێشکەش کردووە وابزانم مناڵ. ببورە کاک دیاری ببورە قسەکانت پێ بڕم با نەچینەوە سەر ئەوە ئەوە باشە. دوای مایکتان ئازاد دەدەم مێ بەڵام بێینەوە سەر ئەوە ئەو جارێکی تر پرسیارەکەوە پرسیارەکە با و دوای ئاشکرایە باشە یەکسەر با ڕاستەوخۆ بەرەو پرسیارەکەوە بەرەو بڕۆین کەواتە پرسیارەکەوە وای دانێ بیست و شەش ی مانگی ئمڕۆ دەنگ دراوە جەنابت داواکاریەکت هەیە لەو حکومەتە تازەیە هەڵبژێرا وەکو گەنجە یەکەم داواکاریت چیە بێ لەو حکومەتە تازەیە؟ وەڵایی من خۆم ئەخەمە ڕۆژی بیست و چوار و بیست و پێنج ی حەوتەوە ئەڵێم با پڕۆسەکە پرۆسەیەکی بێگەرد و پاک بێ ئەو خڕ و قاتانەی کە تاکو ئێستا کراوە با بچووکیش بێت بەس با لێرە بۆستێت و زیاتر نەبێت خڕ و قاتەکان وازحە ئەبینین مەسەلەن کاک عەبدول مسەوەر بارزانی دکتۆر عەبدول مسەوەر بارزانی لە دەڤەری بادینان کاندیدەکانی تووشی گرتن و ئاستەنگە بن لیستی هیوا بۆیان نیە بەشدار بن موادی هەڵبژاردنەکە زۆری خایەن زۆر زۆری خایەن لە مانی هەموو کەسێکی زانانی بە لە نۆزدەی پێنج بکرا یعنی من خۆم من خۆم زۆر گەشببین نیم بۆی کە پرۆسەکە بە شێوەیەکی دیموکراتی و ئازادانە بڕە ئەو پەیوەندیشی هەیە بۆی داخوازەکانی من وەکو خوێندەوانێک چییە لە دەسەڵاتی داات و ئەکوێتە سەرۆی دەسەڵاتەکە چیە لەبەروی جارێ نازانین ئەبێ چاوەڕێکەین خەڵک دەم بە با پرسیارەکە بگۆڕم بۆ کاک هەڵوێست با پرسیارەکە و کاک هەڵوێست بگۆڕم چی داوات داوات چییە چ لە چ لە ملێت و چ لە دەسەڵاتداران بۆ لەم ڕۆ تا 24 و 25 مام کە ڕۆژی هەڵبژار نەکرێت بەڵێ پێشەکی دیارە لە هەرێمی کوردستان پێشکەوتمان بینیوە بەڵام بەو شێوەی کە باس ئەکرێ یاخود ئەو شێوەی کە حیزبەکان باسی ئەکەن یا حکومەت باسی ئەکا بەڕاستی وان نییە لە لە ڕاستیە پێشەکی با بڵێن باسی پەرلەمان بکەین پەرلەمان بە هیچ شێوەیەک هێزێکی وای نییە ئەوە هێزێکی ئەوتۆی نییە کە بتوانێ بەرامبەر بە حکومت بوەستێ بۆ لە بەرەوەی بە هیچ شێوەیەک تا ئێستا لە نەو دووە تاوکی ئێستا هیچ بوارێکی ئۆپۆزیسۆن نیە یاخود ڕەخنەگری نیە ڕێنەدراوەوە ئێستا دیارە هەم حیزبەکە دەسەڵاتدارەکان هەم گروپی نوێ و ئەم شتانە پیابوون لیستی نوێ پیا بووە هیوادارم ببێتە منافسێکی ئازاد بێبێتە منافسێکی باش ئیتر ئامانجەکەمان چییە؟ ببێتە سەروەر ببێتە سەروەری پەرلەمان ببێتە سەروەری داد دادپەروەری و جیاکردنەوەی حیزب لە ئەوە جاکردنەوەی دەسەڵاتەکان بە شێوەیەکی گشتی بەڵێ. ئەمە هیوای هیوای توێ بۆ پەرلەمانی داخاز و بۆ ئەو بەڵێ بەس ئە، من بەڕاستی ئە، تا بیست و پێنج ی حەوت بیرەکەمەوە ئایا هیچ کێشەیە دروست نابێ هاێە دووبارە ناکەوینە ناو کێشە و ئاڵۆزی حیزبی و یاخود ئێستەش ئەبینین پێشەوەی پڕۆپاگاندای هەڵبژاردن دەست پێ کردبێت دەبینین هێرشی شخصی ئەکرێت یاخود قسەی دووڕوو ئەوە کۆمسیۆنی هەڵبژاردنەکان هەیەەوە خۆیان دەتوانن هەموو هەموو کوت لەو لایەنێک یان کەسێک دەتوانێت شکاتی لەسەرکە بۆ نمونەوە کاک دکتۆر کەمال میلاودەری لای کۆمسیۆن شکاتێکی پێشکەش کردووە کۆمسی خۆی ئازادە چۆن مامەڵ لەگەڵەوەکە حەزەکەم بسمەلای کاک دیندار کاک دیندار پرسیارێک بۆ بەڕێسەرەکو گروپێ وەکو ڕێکخراوێک ئێوە وەکو ڕێکخراوێکی سەد وەڵاتان چاڤدر سەد وەڵاتان دی بەشدار بن کو نە ئێک و دو سنە سەد وەڵاتن و داخواز سەبە کو ئەنجام چ بت یا هەلبژارتنێ کو لە یەکتر قەبویل بکن و تووشی چ نەخوەشیا نەبن ئەوە هیڤیا منە و داخوازا من ش وان کەسانە کو ئەوێن ببم پەر بەرپرس ل کوردستانێ بڕاستی کو کێموکوری هەر یەت هەین حال حازر ژی ک ل ئیدارەیا حکومەتا هەریما کوردستانێ گرتگ کورمانجیەمت بێژن یاسا سەروەر بدل کوردستانێ کەسێن نە باش بن خزمەتێ باش نەکن کو نە دەسەڵات دار بن ئەف تشتە تێد کردنێ و ئەگەر وەختێ خو بێت بیراتە جارەکێ من و تە بەشداریت پرۆگرامەکە کوردستان تیوی دەکرد سەر دەستورێ هەرێما کوردستانێ و حتا نوکێژێک ئەم داخۆێ داخوازتین کو مافێ منداڵان کوردستانێ بە چاوێکی دی بێت لێ تەماشاکردن مندال تەمەنێ بچوک قەدەغە بد کار بدە کرنێ گەلە گەلە گرنگیێ بدنە خوێندنێ کو ئەو دایک و بابێت دایک و بابێت گرنگیێ نەدنە خوێندنێ بۆ مندالا بێنە سزادان یانی ئاستەنگی بۆ وان کەسابێن چێکێن کو ئەوێ رێل بەر مندالێت خۆ بگێرن بچنە قوتابخانەی. دوو داواکاری زۆر پیرۆزە من هیوادارم ئێوە وەکو ڕێکخراوێک کە سەر بە پارتن خۆتان وەکو پرۆژەیەک یان وەکو نیمچە پرۆژەیە وەکو داواکاریەک پێشکەشی کەنەوە بۆ دەسەڵاتی خۆتان و بخرێتە بەرنمەکەتانەوە من یەکەم کەسە بم پشت لەو بەس ئینانە دەگرم بەڵێ کاکەڵێست ببورن لێرە دابێ ئاماژەی بە شتێ بکەم کە کاگندا باسی پرۆژەیەکی پیرۆزی کرد کە بۆ پاراستنی مافی منداڵان بەڵام لەم ماوەیە وازامێکی شەش بوو ڕاپۆرتێک دەرچوو کە وتیان زیاد لە پانزە هەزار مناڵ هەیە لەسەر جادە لە تەمەنی دوانزە ساڵەوە تا هەژدە ساڵ کە کارەکەن ناخوێنن و با بڵێن تەنانەت دایک و باوکیشیان کاریان پێ ئەکەن بەڕاستیە بواە باسی شەڕی ناوخۆمان دوای شەڕی ناوخۆ بواە ئەو کێشانە حل کرایە ئێستا زۆر کێشەی ڕێکخراویمان هەیە زۆر کێشەی ناوخۆمان هەیە ئێمە حیزبەکان ئێستا ئاماژە تەنانەت توان بە ئاماژەوە بکەن کە کێشەی دەرەکیمان هەیە ناتوانین هەموو کارێ بکەین ناتوانین خۆمان ڕووبکەینە کەرکک یاخود وازمان لە مووسڵ هێنا ینی زۆر کێشە هەیە با بڵێن تەنانەت کێشەکان لەگەڵ حکوومەتتی ناوەندی عێراقا کە تا ئێستا چارەسەر نەبوون ئەو ئەم شتانە تا ئێستا چارەسەر کنایە بەڵێ کاک هەڵێز ببوورە من قسەکانت زۆر زۆر وازحن ئەزانم تێگەم بەرەو کوێ بچی ئەمان ئەمەی ڕاستە زۆر داواکاریی لە حکومت هەیە زۆر کەس پێی وایە دەبواە شتی زیاتر بکرایە زۆر کەس پێی وایە ئەمەی کە کراوە هەر لەمە زیاتر نەدەکرا بەڵام با لەو لەو گفتوگۆی بچینە دەرەوە ئایا ئەوەی کراو نەدەکراو چی ئەبوو چ نابوو من یەک پرسیارم لە هەرسێکتان هەیە کاک هەڵێ جەنا بۆ وەکو ڕژنامە نووسێک کاک دیندار وەکو بەرپرسی ڕێکخراوێک کە دەڵیت ئەندامێکی زۆرمان هەیە و هەڵبەتە دەرگای زۆرتان بۆ کراوە لە ئێمە زیاتر کە لەگەڵ بەرپرسانی ناوە گفتوگۆ بکەن یان پەیوەندیان پێ بکەن کاک دیار جەنابش بۆ کۆی کە کاتی خۆی لە ڕێکخراوێکە چالاک بوویت و هەڵبەتە ئێستاش پەیوەندیت لەگەڵێنە هەیە من ئەوەی من ئەوەی من بینیمە لە هەموو دنیادا پێش هەڵبژاردنەکان ڕێکخراوە مەدەنیەکان ڕێکخراوەکانی گەنجان و خوێندکاران و قوتابیان و لاوان و هەمویان بە بە جیاوازی بیر و بۆچوونیانەوە لەسەر یەکشت ڕێکەون ئەو خاڵەش ئەوەیە بە هەموویان بانگەشەی ئەوە دەکەن و ئەگاتە ڕادەیەک کە لە خەڵکە پارە لۆ بچن دەنگ بەن. ئەمە بۆ نمونە وەرە لەم وڵاتەیان سێریکە کە ساڵی داهاتوو هەڵبژاردن دەکریان ساڵی دوای ئەوە هەموو حیزبەکان هەموو پارتەکان هەموو ڕێکخراوەکان لە هەموو شتەکە جیاوازن تەنها لە سەرەوە کۆکە بن کە داخوازی لە دەنگەکەم چند دەنگ لە خەڵکەم چند دەنگ بن چکە چەند خەڵک زیاتر دەنگ بە پرۆسەکە ئەوە دیموکراتی ترە بێ خەڵک چەند بەشداری زیاتر بەشداری بکە متمانەی وڵاتان زیاترە بێت پێی و زیاتر زیاتر کانسی یان یان شانسی ئەو پارتانەی ترکە یان هەموو پارتەکان کە دەنگی زیاتر بێنن زۆرترە ئایا ئێوە کەستان بیرتان لەوە کردەوە بەسەر باڵین کاک دیاری ئێوە جنابتەوە کو ڕخراە بانگوازە بکەن کاکەڵێست ئارتیکلێ بنووسی یان کۆڵمێ بنووسی ئێوە بەڕێستان وەکو ڕێکخراو حملەیەکی وشارکردنەوە لە کاک دیارە دەست پێکەم زۆر سپاس کاک ڕاوس بەڕاستی هیچ سوودێکی نییە ئێمە بانگازێکی وا دەربکەین لە کاتێکا کە کوردانی هەندەران بێ بەشەکرێن ئەوەش بەڕاستی ناحەقیەکی ئێجگار گەورەیە بەرامبەر ئێماکرێ کە نایڵن ئێمە دەنگ بین دیارە لە دەنگی سەربەخۆ و لە دەنگی توڕەی ناڕازی و دەنگی ئازادی کوردانی ئەوروپا و ئەمریکا و دەرەوە زۆر ئەترسن ئەگینا و کاتیان لە بەردەما بوو ئەیانتوانی هەموو ئامادە باشیە بکەن لەبەر ئەوە من هیچ سودێ نابینم داوا لە کوردەکانی هەندەران بکەم یاخود هۆڵەندا کە ئێمە نا نا هەندەران هۆڵەندا نا بۆ نمونە بەڕێزت جەنابت من ڕێکخراوەکەتان شارەزام چەندین خوێندکارتان هەیە پسپۆرتان هەیە لە بواری یاسایە لە لە بوارەکانی تررا لە بواری سیاستدا بەڵانی پسپۆریش نەبن خوێندکارن دەتوانن بەنامەیەکی جوان و شاکارێکی جوانی بۆ بکەن و بۆ لە ڕێ کەناڵەکانەوە لە ڕێی ڕاگەاندێکە بڵاوی کەنەوە هیچ نەبێ بۆ خەڵکی بۆ خەڵکی ڕوونکەنەوە بڵن کاکە گیان دەنگدان ئەمە سوودەکانێتی دەنگەدان دەنگەدان تەنها فەوتانی دەنگت نییە بەڵکو ئەوەیە کە دەنگەکەت ئەچێت بۆ پارتێک کە تۆ ناتەوێت، چونکە لە هەموو دنیادا وایە ئەو کەسەی کە دەنگ نایە، دەنگەکەی ئەڕوا بۆ گەورەترین پارت. ئەوە لە حاڵەتێکا وایە گەر هەڵبژاردنەکە هەڵبژاردنێکی شەفاف و ڕوون و ئاشکرا و دیموکراتی بێ، ئەو کاتە گەر نەڕۆی ڕاستت دەنگ ئەفەوتێ، بەس ئەگەر هەڵبژاردنەکان وەکو ساڵانی نەوەت و دوو یاخود دوو هەزار و پێنج بێ کە ڕێژەی تەزویر زۆر زۆر بوو بە شایەدی ی نەتەوە یەکگرتووەکان کە بە داخەوە دوو پارێزگا ئەگەر هەڵە نەبم سێ پار هەر سێ پارێزگاکەی هەرێمی کوردستان چوونە لیستی ڕەشی تەزویرەوە من بە چ هیوا و ئومێدەکەوە داوا لە خەڵک بکەم بڕۆن بەرە سندوقەکانی دەنگان لە کاتێکا بەو هیوایەی کاک دیندار ئەڵێت ئەوە بمورە. واقیعێکیشە ڕاستە زیا لە سەد ئەمە لە هەموو و ئەمە ڕاستیە تەبعەن مە فاکتە زیا لە سەد ڕێکخراوی زیا لە سە وڵات سە وڵات چاودێری دەکەن ڕێکخراوی مەدەنی زۆرە جگە لەوە ئەم ساڵ لیستەکان خۆیان چاودێری زۆر زۆریان داناوە و هەتا ئەمریکەکانیش کە لە منتەکان خۆیان بە چاودێری هەڵبژاردنەکان دەکەن و هەتا گوتویانە هەموو هەڵبژاردنێک مارژەیەکی هەیە نسبەیەکی هەیە بۆ تەزویر کردن لەوە زیاتر تێپەڕێمە و ئەو سندوقە ئلغاکەین زانیمان تەزویر کردنەکە زۆر زۆرە هەموو انتخاباتەکە هەڵەوەشینەوە یعنی ئێستا حتا پارتە دەسەڵاتدارەکانی کاتی خۆی گە تەزویرام کردایە ئێستا ترسێکیان لەوە لە دڵایە بەڵام تۆ هاندانی دەنگدا ئەندانی خەڵک بۆ دەندان بۆ واجبیشی نیشتیمانی دەزانم پێم سێرە ڕێکخراوێکی وکو ئێوە کە خۆتان بە کورپەروەر دەزان و یان جەناب هەروەکو خوێندکارێک کە زۆر کورپەروەتی ئەو ئەو خەڵ هاند نای خەڵک چە دەنگ بدات دەنگدان ناسنامەیە یعنی دەنگ دەنگت ناسنامەتە بەڵێ ئەوە وەکوتم من خۆم لە دەستەی بەڕێوبەرایەتییە نیم ناتوانم وەکو شەخس یانی وەکو شەخس من وەکو وەکو شەخس وەکو وەکو کەسێک پێ دوو شت دەتوانم لەسەر ئەم لە دەربارەی ئەم پرسیارەوە بە کورتی بێژم یەکەمیان ئەوەیە کە هیوادارین هەوەشە لە هیوایان مێنێتەوە کە پرۆسەکە باشی بڕوا بەس وەکو خۆم وەکو کەس متمانەم پێ نییە کە پرۆسەکە زۆر بە بێگەردی و بە پاکی بەڕێوە بڕە بەس هیوادارین لە دووەمیشە ئەگەر هاتوو زە خەڵک زەمانە ئەو زەماناتەین کە باسەکرێ سەد وڵات و ئەمریکا خۆ دوەزار و پێنج ژە ئەمریکاش لە ناوچەکەیا بوو ی ڕێکخراوی نەتەوە یەکگرتووەکان ئەو لیستەکەی دروست کرد لیستی ڕەش ئا بەس بەس ببورە ئەو کاتە بەڵێ لەگەڵ فەرقێکە ئەو کاتە کۆمۆنیسانی کۆمیسیۆنی باڵای هەڵبژاردنەکان سەرپەرشتی نەدەکرد ڕێکخراوە مەدەنیەکان ئەمەنە زۆر نەبوون سەد وڵات سەرپەرشتی نەدەکرد و مونافەسەش وەکو ئێستا نەبوو چونکە وەکو دەزانین زۆربەی قەوارەکان چووبوونە یەک لیستەوە ببورە ئەچمە لای کاک کەڵێس کاک بەڵێ کەڵێس هیچ موداخلەی موداخلەی بکە فەرموو. بەڵێ من لەم ماوەیە چەند وتارێکم نووسییە بۆ چەند ڕۆژنامەیەکی کوردی لە لە کوردستان لێرەدا ئاماژەم بە گرنگی دەنگدان کرد بەڕاستی ئیتر بەڕاستی من گەر لێم بپرسی متمانەم بە کێ هەیە ئێستا لە کوردستان متمانەم تەنانەت بە هاوڵاتیەکان هەیە یانی زۆر با بڵێین زۆرینەی هاوڵا متمانەکەم بە هاوڵاتی هەیە لە برەوەی کە هاوڵاتیەکە خۆی زانێ چی بەسەر هاتووە و چی ئەوێت بەڕاستی لە چی بێزارە و چی ئەوێت دوای ئەوەش بیرمان نەچێتەوە ئەم هەڵبژارنە وەکو گاری باسی کرد بەس لەگەڵەوە بەڕاستی ڕێکی جیاوازم هەیە هەوڵە ئەم هەڵبژارنە دیارە بوارێکی زۆر تازەیە و زۆر فراوانترە بۆ لەبەرۆی تەنانەت چەند لیستێکی جیاواز هەن خەڵک چۆنێک بێت ڕۆژنامەکان زیابوون خەڵک ئەتوانێ ڕێی زیاتر بات و هەڵوێستی خۆی دەبڕێ بەڕاستی پانتایەکی ئازادی زیاتر هەیە لە ڕاستە بەڵێ بەو شێوەیە لەبەرەوە منەڵێم دەنگدان کارێکی نیشتیمانە ئەگەر بتەوێت باسی دیموکراسی بکەین، حیزبە سەرەکیەکان ئێستا کە دەسەڵاتیان هێڵن دیموکراسیەکەمان ساوایە و ناسکە. لیستە نوێکان ئەڵێن نەخێر دیموکراسی نییە. بەس من هەرچۆنێک باسی کەم دیموکراسی تەنانەت بەوە پەیابێت تەنانەت بەوە پێشەکەوێ وڵات بەوە پێشەکەوێت تۆ بچی دەنگ بیت. ئیتر دوایەوە دەری خۆتانتان زیاد لە سە وڵات و چەند ڕێکخراو نزانم هەر چاڤێ نێگاتیڤ تەماشایت کرد. ڕۆژبینە. ئەوە زۆر بە ڕەخنەگرەکان و ئەوانەی کە بۆختی خۆشیان و دەستوری عراقی هیچی لێ سەوز نابێ ئەیانێت ئەوان ڕەشبینن بەڵام ئەخیرەکەشی دەرچوو نە کەرکوکمان بۆ گەڕایەوە نە خانەقین ئەو ڕەشبینی ئێمە وابزانم گەر بە قسەیان بکردینایە نەک بۆ من ئەوانەی کە نوسەرەکان بەتایبەتی ئەوەک و خەلکێ کوردستانێ بلا مافێ خوەێ دیموکراتیەتێ بکار بینت ئۆ بچت دەنگێ خوە بدەتە وان وێ وێ لیستێ ئەوە کۆ خزمەت بۆ وانا کری و ئەوە حەتا نوکە کۆ کوردستان وەکی ئەوروپا لێ کرێن ژە ئالیێن سێ تشتێن گرنگ ک وە چێن بێژن ئەولە کاری وە کۆ ئەمنیەتە وە کۆ وتە بێژم ئازادیا دەربرینێە. و خواندن و تشت بۆ هەوڵاتیا هاتی کردێ ئەە جه سەرفەرازیە پرسیارم بەڕێزان ئەم پرسیارەشان پرسیارێکی افترازیە واتە وانە بەڵام گریمان لە کوردستانن هەرسێکتان لە کوردستان دەژین کاک دەردەنگ بەشێ دەدەی بەڵێ ئەوە ئەگەر لە کوردستان بوومایە ئەوە مافێکی شاراوەی تاکە ئەو مافە من ئامادە نیم بیدرکێنم حەزەکەم ئەو مافە بس بۆ خۆم بێڵمەوە. دەنگت بۆ یەکێتی و پارتی یا لیستی کوردستانی؟ دووبارە یەکەم ئەوە مافێکی تایبەتیە بەڵام وابزانم یەک قسە ئەتوانم لەسەر ئەم بابەتە بکەم ناڕەزایەتەکان لەسەر ئەم حکومەتی دوو حزبیە ئەم دوو دەسەڵاتە زۆر زۆرە ناڕەزایەتەکانیش بە ڕای من لە جێگەی خۆیان. بەڵێ کاک هەڵوێست وەکو ڕۆژنامەنووسێ چەنە ڕۆژنامەنووس زۆر بیری خۆی دەرناخا بەڵام بەڕاستی من ئەگەر حەز بەکرە و پرسیارە چوار ساڵی کە لێ بکردنەوە بۆ هیوادارم ئەو کاتە بتوانین هەم ئەو لیستانی کە ئێستا هەن هەم ئەو کەسانی کە دوای 25 حودێنە سە حکوم توانین هیچ نەبێ بەڵێ لەبەرئەوە بەس من ئەمجارە وەکو چەند جار ئاماژەم بۆ کرد لە نووسینەکانمە من لیستی گۆڕان بە ئەلتەرناتیفێکی باش دانێم لە بەرەوەی داوای دەستورەکەن چکاگە ئێمە دەستورمان بە دەستە وای حکوومەتتی هەرێم ئەو کاتە نەکەر گوکمان لە کیزە چوونە مووسڵ چکە تۆ شتێکە هەیە کە نووسراوەەوە بۆ عێراق بەڵێ بۆ عێراق سەرکە کورسەکە گەر بۆت بۆ هەبووە دەنگ بەدەنگ بەستی گۆڕان دەدا بەڵێ لەم کاتە بەس چوار ساڵیکە هیوادارم پرسیارت لەکەمەوە کاتە بزانین بەڕێزان گوێگرانی خۆشەویست زۆر سپاس بۆ گوێگرتنتان لێرەوە حەزەکەم زۆر زۆر سپاسێکی تایبەتی کاک دیندار کۆچەر بکەم بەرپرسی یەکێتی قوتابیان و لاوانی کورد لە هۆڵندا بۆ ئامادە بوونی لێرە زۆر سپاس کاک دیندار هەروەها سپاسی و ڕێزی تایبەتم بۆ هەردوو بەڕێز کاک دیاری کاوس خوێندکارێکی سربەخۆ و خوێندکاری ماستەر لە بواری دەرمانسازیە زۆر سپاس بەخێر بێ ڕێز و سپاسی تایبەتم بۆ بەڕێز کاک هەڵوێز ڕشید ڕۆژنامە نووس و یەکێک لە دامەزرێنەرانی سایتی هەڵوێست پنتەنێڵ و خوێندکاری بنا کۆلیژی بیناساسی زۆر سپاسان بەخێر بێن بە ناوی هەردوو هاوکارم لە ژووری کۆنتترۆل کاک زانا و کاکە ئالانەوە بەخێراتنتان دەکەم و دووبارەوە سوپاستان ئەکەم و ڕێز و سڵاو و سوپاسی خۆم ڕەوەز هەڵکەوت پێشکەشی ئێوە و هەموو ئازیزان تا هەفتەی داهاتوو ڕۆژی شەممە کاتژمێر سەعات دەی ئێوارە پێتان ئەگەینەوە و لەگەڵ هەواڵێکی زۆر گرنگ و چاوپێکەوتنێکی زۆر گرنگی مایکڵ ڕۆبنتان بۆ پەخش ئەکەین تکایە لەگەڵمانا بن شەوێکی شاد و خەوێکی خۆش. ڕادیۆی کوردۆنیان.